لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەگرتوودا ڕۆژانە بەرنامی نۆژین پێشکەشەکرێ بەرنامی نۆژین لە دوو توێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی تواناشاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانەدا بەرنامی نۆژین ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەش ئەکرێ ئەم بەرنامەیە لە مەدە و پێشکەش کردنی فریشتە مستەفایە بەرنامەی نۆژین. بە ناوی خی بەخشندەی مهرەبان سلااوتان لەبێ بیسەرانی بەڕێز و خۆشەوی ساڵحیکی نوێی بەنامی نۆژینتان پێشکەشەکەم بە هاوکاری کاکتارق لەگەڵتانە بە. چ شتێک ئەتوانێ داوا بکەیت کە بەخشین نەتوانێ بیدا ئایا تۆ لە ژیانتە ئارامیت دەوێ ئەوە بەخشین پێت دەبەخشێ ئایا تۆ خوازیاری شادی و زەینی ئارام و ئامانجی دڵنیابوون و تەنانەت بەهاداری و جوانیت کە لە دنیادا پێویستە؟ ئایا تۆ خوازیاری ئارامیکی نەبڕاوەیت، میهرەبانییەک، ئاسوودەییەکی بەردەوام و ئاسایشێک هەرگیز تێک نەچێ؟ تەواوی ئەمانە بەخشین پێت دەبەخشێ. کاتێک کەسێک ئازارێکمان دەدا یان زیانێکمان لێیەدا، ئاساییە کە هەست بە تووڕەبوون بکەین. ئێمە شتەکان وەک خۆیان نابینین، بەڵکو بە جۆری کە خۆمان دەیبینین. کاتێک هەواڵی کوشتن و ئەشکەنجەدانێک دەبیستین، سروشتییە کە هەستی توڕەبوونمان ببزوێ. توڕەبوون هەستێکی سروشتییە و هەندێ جار هاوکارێکی باشە بۆ مانەوە. ئێمە ترسین لەوەی هەرچییەکمان هەیە لەدەستی بدەین، یان ترسی ئەوەمان هەیە ئەوەی دەمانەوێ بەدەستی نەهێنین. ئەگەرچی دەزانین هەڵگرتنی ڕق و قین لەڕووی جەستەیی و دەروونی و مەعنەوییەوە بەچۆکمان دادەهێنێ، حیکمەتە کۆنەکان بە باشی هەموو یاساکانی مەعنەویمان پێ دەڵێن کە دەبێ ئامانج و مەبەستمان بەخشین بێ. ئەگەر بمانەوێ بگەینە ئاسوودەیی دەروون دەبێ یەکەم لە شوێنی خۆمانەوە بەرز ببینەوە. ئەمەش بەو مانایە دێ کە بتوانین بەخشینەکانمان هەست پێ بکەین و بیانکەین بە کردار و پاشان ڕەهایان بکەین. ئێمە تا کەسانی تر نەبەخشین ناتوانین بەخشندە بین هەندێک جار ئێمە ڕەنگە نەتوانین ببەخشین بەڵام خۆ دەتوانین خوازیاری بەخشین بین. کەسێک ئەڵێ سەردەمێک یەکێک لە هاوڕێکانم لە لایەن کەسێکی نزیکەوە خیانەتێکی لێکرابوو زۆر بە سەختی زەبری بەرکەوتبوو هاوڕێکەم دەیوت هەرگیز ناتوانێ ئەو کارەی کەسە نزیکەکەی کە دەرهەقی کردوێتی فەرامۆشی بکە کاتێکە بەسەراتەکەی دەگیڕایەوە ڕق و قینی بەرز دەبوویەوە ڕەنگی سوور هەڵدەگەڕا و هەناسەوڕکی پێدەکەوت من نیگەرانی سەلامەتی ئەو بووم کاتێک پێشنیارم بۆ کرد هەوڵ بدا لە کەسە نزیکەکەی خۆش ببێ، ئەو تووڕە بوونەکەی بە سەر مندا بەتاڵە کردەوە. لە ژوورەکەی ئەچوویە دەرەوە و هاواری دەکرد کە هەرگیز ناتوانێ لێی خۆش ببێ. نەیدەزانی کە ئەو چەندێک زەبر بە خۆی دەگەیەنێت لە ئەنجامی نەبەخشینەکەیەوە. عارفێک ئەڵێ ئەگەر بزانی دەربارەی هێزی بەخشین چی دەزانم بوار نادەی پارویەک لە گەروت بچێتە خوارەوە بێ ئەوەی بەشی کەسێکی لێ نەدەی ئێمە فێر دەبین کاتێک شتێک دەبەخشین بەم کارە دڵمان هەست بە شادیەکە جۆرێکی دیکەی بەخشین دۆستانەیە ئێمە لە شتێکدا هاوبەش دەبین چێژی لێ بینین دەمانەوێت لەبەر چێژی کەسانی تر دەست لەو چێژە هەڵگرین ئەمەش دەتوانێت چێژێکی زیاترمان پێ ببەخشێ جۆرە بەخشینێکی دیکە شاهانەیە ئەمەش ببەخشین بە خودی خۆمانە، کاتەکانمان یان وزەکانمان هەروەها ئەو شتانەی کە بەهادارن بەلامانەوە، ئەم بەخشینە چێژێکی زیاتری ئەبێ بۆمان. ئەگەڕنەوە ژنێکی ژیر بۆ دۆزینەوەی بەردی گران قیمەت دەچوویە سەرچاوەی کێوە بەرزەکان، ڕۆژێک لە سەفەرەکەیدا تووشی کەسێکی برسی ئەبێ، ژنە ژیرەکە هەگبەکەی خۆی ئەکاتەوە و هەر خواردنێکی پێ ئەبێ لەگەڵ برسیەکەدا بەشی ئەکا، ڕێبوارە برسیەکە بەردێکی گران بەها لە هەگبەکەیدا ئەبینێ و داوای لێ ئەکا کە ئەو بەردەی پێ بدا، ژنەکەش دەست بەجێ داواکەی قبوڵەکەو بەردەکەی پێ بەخشێ، ڕێبوارەکە هەستەکا بەخت یاوەریەتی و زۆر دڵخۆشە بێ، ئەزانێ بەهای ئەو بەردە هێندە گرانە بۆ تەواوی تەمەنی بەختەوەری هاوڕێ ئەبێ، بەڵام چەند ڕۆژێکی پێ ناچێ ڕێبوارەکە گەڕێتەوە هەمان شوێن بۆ ئەوەی بەردەکە بداتەوە بە ژنەکە، پێڵێ من وام دەزانی ئەوەی بەهادارە ئەم بەردەیە، من بۆم دهێنا و بۆم هێناویتەتەوە تا شتێکی بەهادارترم پێ ببەخشی، تکایە ئەو شتەم پێ ببەخشە کە ئەو توانایی لە دەروونی تۆدا دروست کردووە کە ئەم بەردەت بە من بەخشی. سەخاوەت بە مانای بەخشینی شتێکی مادی نییە، سەخاوەتی ڕۆح خەڵاتێکی نایابە کە دەتوانین لە خۆماندا گەشەی پێ بدەین. جاری وا هەیە ئەو شتە نییە ئێوە پێویستانە، بەڵکو شتێک لە ناخی ئێوەدایە کەسانی تر پێویستیانە. سەخاوەت لە کاتەکانماندا یەکێکە لە گرنگترینیان. کاتێ داوای دڵسۆزی و دەرک و پاراستن دەکەین، بە قووڵی گوێ بگرن، ئەگەر دەتەوێ بەختەوەر بی هەوڵی بەختەوەری کەسانی تر بدە چونکە بەخشینی شادی بە کەسانی تر بۆ دڵی خۆمان ئەگەڕێتەوە تواناسازی واتە بینینی کارامەیی کەسەکان و دابەشکردنی سەرچاوەکانی خۆت بەوان نیشاندانی بڕوا و متمانەی تەواو بۆ ئەوان تواناسازی ڕۆحەکان دەگۆڕێ بۆ هەردوولا بدەر و وەرگر، توانا بەخشین بە کەسانی تر وەک بەخشینی شتی دیکە نییە، ئێوە کاتی ئەوتۆمبێلەکەتان بە قەرز ئەدەن بە کەسێکی دیکە خۆتان پەکتان دەکەوێ چونکە تاوەکو بۆتان دێنێتەوە هۆکاری هاتوچۆکردنتان نابێ بەڵام تواناسازی و بەخشینی توانا بە کەسانی تر کارێکە لێرەدا شتێک لەدەست نادەن و واتە لە خۆتان کەم نابێتەوە توانای وەرگرەکە زیادەکە بەڵام لە توانای بەخشەرەکە شتێک کەم نابێتەوە ئەنتۆنی رابینزەڵێ ڕازی گەورەی ژیان بەخشینە، سەخاوەت مانای تەواو دەدا بە ژیان، ئەگەر دەتەوێ ژیانت مانادار بێ فێر ببە چۆن ببەخشی. دووبارە ساڵتان نەبێ بەڕێزان لە بەرنامەی نۆژین لەگەڵتانین. بەخشین و وازێنان لەو کەسانی کە ئازارتان نەدەن واتا لە ناسنامەی خۆمان وەکو کەسێکی ئازاردرا و ڕزگارە بین ئەم کردەوەی ڕێگەمان پێدا کە لە ئازار و تووڕێی و تۆڵەی بەرامبەر ڕزگارمان ببێ. کێشە ئەوە نییە کە جوانی لەم دنیاەدا بوونی نییە کێشە لەوەدایە کە ئێمە بە دەگمەن جوانیەکان دەبینین. هەمیشە دڵت لە خەم و پەژارە پاک بکەرەوە ئەقلت لە نیگەرانی و دڵەڕاوکێ پاک بکەرەوە ژیان بە سادەیی بەسەر ببە بەخشت زیاتر بکە و چاوڕوانی ناڕەحەتیش بکە وتراوە ژیان وەکو پیانۆ وایە دوگمە ڕەشەکانی ساتە دەژوار و خەم و پەژارەکانی ژیانمانە دوگمە سپیەکانی ساتەکانی بەختەوەری واسوودەیمانن هەردووکیان پێکەوە ڕۆڵە بینن بۆ ئەوەی پارچە مۆسیقایەکی خۆشمان پێشکەش بکەن تەنها بە دوگمە سپیەکان ئاوازەکان ناچڕێن بێگومان دەبێ بۆ شڕینی ئاوازێکی خۆش دوگمە ڕەشەکانیش بەکاربهێنین ئەگەر ناخۆشیەکانی ژیان نەبوایە تام و چێژمان لە خۆشیەکان نابینی. ئەگەر لە ژیاندا خاوەنی چاکەیەکی وەها نیت کە دوای مردنت سوودت پێ بگەیەنێ ئەوا هەوڵبدە خاوەنی تاوان و خراپەیەکی وەهاش مەبە کە دوای مردنت زیانت پێ بگەیەنێ تکایە زۆر بە جوانی بیری لێ بکەرەوە. دەڵێن بەختەوەرین ترین دڵ ئەو دڵەیە کە لە پێناوی کەسانی دیکەدا لێ ئەدا. هەرگیز حەسودی بە کەسێک مەبە کە خودا نیعممەتێکی پێبەخشیوە چونکە تۆ نازانی خودا چ نیعممەتێکی لێوەرگتووەتەوە هەرگیز خەمبار مەبە گەر خودا نیعممەتێکی لێوەرگتیتەوە چونکە تۆ نازانی لە بری ئەو نیامەتە ئەگێڕنەوە کە ژنێک هەبوو هەموو ڕۆژێک دوای ئەوەی کە نانی بۆ خێزانەکەی کرد و نانێکی زیاتریشیە کرد و دەیخستە سەر پەنجەرەی ماڵەکەیان بۆ ئەو ڕێبوار و هەژارانەی کە بەوێدا تێپەڕەبوون بەڵام هەموو ڕۆژێک پیاوێکی هەژاری پشت کۆماو دەهات و نانەکەی دەبرد لە بری نزا و پاڕانەوەی بە خێر و چاکە بۆ ماڵەکە لەبەر خۆیەوە دەیوت ئەو خراپەیی کە دەیکەی لەگەڵت دەمێنێتەوە و ئەو چاکەیەشی کە پێشکەشیەکەی بۆت دەگەڕێتەوە بەم شێوەیە هەموو ڕۆژێک تێپەڕی و نانەکەیە برد و لەبەر خۆیەوە هەمان قسەی دووبارە کردەوە، ئەو خراپەیی کە دەیکەی لەگەڵت دەمێنێتەوە و ئەو چاکەیەشی کە پێشکەشی دەکەی بۆ دەگەڕێتەوە. ژنەکە لەم قسانەی پیاوەکە پەست و نیگەران دەبوو، لەوەی کە لە بری سوپاس کردنیان ئەم قسەیە بۆ دووبارە کاتەوە، لەبەر خۆیەوە دەیوت، هەموو ڕۆژێک ئەم پیاوە پشتکۆماوە چی دەبێ ئەم قسەیە بۆ دەکا، دەبێ مەبەستی. لەو قسەیە چی بێ؟ ڕۆژێکیان زۆر بێزار بوو بڕیاری دا وتی خۆم لەم پیاوە پشکۆماوە دەربازەکەم هەر بۆیە هەڵسا بە ژەهراویکردنی ئەو نانی کە لەسەر پەنجەرەکەی دانا و دوای ئەوەی کرد لە نانکردن تەواو بوو ویستی بیخاتە شوێنی و دەستەکانی لەرزین لەم ساتەدا بەهۆش خۆی هاتەوەتی ئەوە من چی دەکەم یەکسەر نانەکەی فڕێدایە ناواگروکێکی تری دروست کرد و لەسەر پەنجەرەکەی دانا وەکو نەریتی هەمیشەیی پیاوەکە هات و نانەکەی بردو لەبەر خۆیەوە هەمان قسەی دووبارە کردەوە ئەو خراپەیی کە دەیکەی لەگەڵت دەمێنێتەوە و ئەو چاکەیەشی کە پێشکەشییەکەی بۆت دەگەڕێتەوە. بەم شێوەیە ڕۆیشت و بە بێ ئەوی هەست بەم ململانێیە بکا کە لە لای ئەم ژنە دروستی کردووە. نابێ ئەوەشمان لە یاد بچێ کە ژنەکە هەموو ڕۆژێک نانی ئەکرد دوعایەک کرد کە کوڕەکەی بە سەلامەتی بگەڕێتەوە. دوای ئەوەی ماوەیەکی دوور و درێژ سەفەری کردبوو بۆ چەند مانگێکیش دەچوو کە هیچ هەواڵێکی لێیەوە پێ نەگەیشتبوو. هەر ئەو ڕۆژەی کە نانە ژەهراوێکی فڕێ دایە ناو ئاگر و سووتاندی بۆ ئێوارەکەی لە دەرگایان درا. لەگەڵ کردنەوەی بە بینینی کوڕەکەی حەپەسا کە لەبەردەم دەرگا وەستابوو ڕەنگ زەرد و جلێکی شڕ و دڕاوی لەبەردایە و زۆر هیلاک و ماندوو دیارە و بە بینینی دایکی وتی موعجیزەیە کە من لێرەم ماوەی چەندان میل لێرەوە دوور بووم و هەستم بە بورانەوە ئەکرد لە برسان و لە درێژی ڕێگاکە خەریک بوو بمرم لە ناکاو پیاوێکی پشت کۆماوم بینی و لە بەری پاڕامەوە کە چ خواردنێکی پێیە پێم بدا ئەویش ئەوەندە مەرد و پیاوانە بوو یەک نانی بە ساغی دا پێم وتیشی، ئەم نانە خواردنی هەموو ڕۆژەگەیەتی، بەڵام وا دیارە تۆ لە من پێویستتری، بۆیە با بۆ تۆ بێ. هەر بە بیستنی ئەم قسەیە ژنەکە زەرد هەڵگەڕا و لەناکاو لەناو دەریاکەدا کەوت. ئەو نانە ژەهراویەی بەیانی بیرکەوتەوە، ئەگەر فڕێی نەدابایە، ئەوا ئێستا کوڕەکەی خواردبووی و مردبوو. لەم ساتەدا لە قسەی پیاوە پشتکۆماوەکە تێگەیشت کە هەمیشای وت، ئەو خراپەی کە دەیکەی لەگەڵت دەمێنێتەوە و ئەو چاکەیەشی کە پێشکەشی دەکەی بۆت دەگەڕێتەوە. کاری چاکە بکە و هەرگیز مەوەستە هەتا گەر لە هەمان کاتیشدا لەبەرچاو نەگیرا، چونکە ڕۆژێک هەر دێ کە پاداشتی وەرەگریتەوە، هەتاوەکو ئەگەر ئەم ڕۆژە لە دونیاشدا نەبێ ئەوا لە ڕۆژی دواییدا لە سەری پاداشتەکەی وەردەگریتەوە.